بەسەرهاتی حەسەن شومان و زەینەب و دایکی. شەهرەزادێکی حەسەن شومان لە لای خەلیفە هاتە دەرەوە ڕۆژت بۆ ماڵی دەلیلە و بانگی کرد چێ لە ماڵە زەینە بۆڵامی دایەوە حەسەن پرسی دایکت لە کوێ ئەویش وتی لە سەرەوەی حەسەن وتی شتومەکی خەڵکەکە بهێنێت و بابێ پێکەوە بچینە لای خەلیفە بێخەم بێ پارێزراوە ئەگەر ئێستا زادانە بە پێی خۆی نەچێ بۆ لای خەلیفە گوناهی خۆت لە ئەستۆی خۆی ئەبێ پیرێژنە دەلیلە هاتە خوارە و شتومەکی خەڵکی لاسپی دەشتەکی و کەرەکەی کابرای حەماڵ بار کرد کەشت و مەکە براوەکانی برد و دابەشی کردەوە بەسەر خەکەکەدا ئەمجا لە پیرێژنە دەلیلەی پرسی ئەی بەرگی گەورەکەی خۆم و کۆمەڵەکەی کووە پیرێژن وتی بە ناوی خوا من ئەوانم ڕوت نەکردوێتەوە حەسەن وتی پیرێژن تۆ نەبووی کچەکەت بووە ئەمجا چوو ئەوانی تریشی لە کچەکەی سندە و دایە و بە خاوەنەکانی حەسەن شومان پیرێژنەی بردە بەردەستی خەلیفەوتی گەورم ئەمەش پیرێژنە دەستبڕ و پیلانگێڕە کە خەلیفە پیرێژنەی بینیوتی ئادەی بیبن لەو ئاوی دەبابخانەی وەردەن پیرێژنەش خێرا هاواری کرد شومان من خۆمدا دەست سایی تۆ فریام بکەوە حەسەن شومانە ڕووی کردە خەلیفەوتی پاشان بیرت نەچێ دەسەسڕی پارێزراوی دا بەسەری مندا ئەم جا کڕنوشی بۆ خەلیفە برد خەلیفە بیری کەوتەوتی ئادەی پیرێژن وەرە پێشەوە ناوچیە پیرێژن وتی دەلیلە پاشام خەلیفە وتی تۆ پیرێژنێکی فێڵاوی بەدەستبڕ ناوبانگت دەرکردووە باشە تۆ بۆچی ئەم پیلانانە ئەگێڕیت خەڵکە کە ماندووەکەی پیرێژنە دەلیلەوتی بەڕاستی خۆیشم حەزم لە پیلان جێڕان نییە دەستبڕینیشم پێ باش نییە ئەوەی ڕاستی بێ هێندەم بیستوە لە پیلانەکانی ئەحمد دەنەف و فێڵەکانی حەسەن شومان لە شاری بەغدادا منیش ویستم لاساییان بکەمەوە خۆبینیت کە هەموو ئەو شتومەکانەی لە خەڵکم سندبوو هەمویانم گەڕاندەوە بۆ خاوەنەکانی کتوپڕ حەماڵەکە هەستایە سەر پێوتی ئەمڕۆ دنیاە سبێنێ قیامەت تورەکەکەی سەرمان ئەگرنەوە لەو دنیاش ئەم شایەتی بۆ دەم ئەم پیرێژنە بۆ سامان و پارە و تەماح ئەو پیلانانەی ناگێڕا پاشا سەلامەت بێ خۆم باشترین بەڵگەم ئەوە بوو کەرەکەی لێ دزیم بەڵام ئێوە زانن پیلانێکی تری پێگیڕام و بەشێتی دامەقەڵم لە لای سەر تاشە مەغریبیەکە تا دوو کاکیلەی بە هەڵکەندن نەدام کۆڵی لێ نەدام خۆ ئەم پیلانەی بۆ سامان و تەماعی دنیا نەبوو هەر لەوێدا خەلیفە فەرمانیدا سەد دینار بدەن بە خاوەنکەر ئەمجا کابرای دەشتەکی هات و ئەسپەکەی وەرگتەوتی تا ماوم زلوبیا و هەنگوێنی بەغدام لێ حرام بێ ئێتر هەر کەسە و جلوبەر گوشتمەکی براوی خۆی وەرگتەوە ڕۆیشت بەڕێ خۆیەوە ئەمجا خەلیفە بە پیرێژنە دەلیلەی وت داوای هەرچێک بکەی بۆ جێبەجێکم داوا بکە پیرێژنە دەلیلەوتی مێردەکەم خزمەتکاری خۆت بوو منیش کەوتری نامەبرم بۆ پەروەەردە کردیت ئاخر مێردەکەم سەرکردەی لەشکری بەغدا بوو هەموو ئاواتمەوەیە کە موچەی مێردەکەم وەربگرم کچەکەشم موچەی باوکەکەی وەربگرێت شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرزاد وتی ئەی شا شەهرەیار پاشای بەختیار دەلی لەو کچەکەی چۆنیان ویست خەلیفە بۆی جێبەجێکردن دەلیلە بیستبووی خان ئوتێلێکی سێ نهۆمی لە شاری بەغدادا دروست کردووە بۆیە وتی پاشام ئەمێ ببم بە دەرگاوانی خانەکەت ئەوەی بە تایبەتی بۆ بازرگانان دروست کراوە هەروها دەلیلای زانی ئەو خانەی خەلیفە چل کۆیلە و چل سەگی هەبوو کە کاتی خۆی لە لای پاشای شاری سلەیمانیەوە بۆی هاتبوو ئەو سەگانە مل بە زنجیر بوون لەو خانەی خەلیفەدا کۆیلێک چێژ لێنەری کۆیلەکان بوو گۆشتیشی ئەدا بە سەگەکان خەلی فەوتی دەلی لە دەرگاوانی هیچ نییە تۆڕازەکەی ببە بە سەرکردەی هێزی دەرەکی خانەکە و پارێزگاری بکە چونکە بیتە بەرپرسی یەکەم لە خانەکە هەر شتێک لەو خانەدا دیار نەما ون بوو تەوە لی بەرپرسیاری پیرێژنە دەلی لەوتی زۆر باشە پەسەندمە بەو مەرجەی کچەکەم لەو کۆشکەی تەنیشخانەکە نیشتە جێبکەی کە من سەرپەرشتیەکەم خەلیفە فەرمانی دا زەینەب ماڵی گواستەوە ئەو کۆشکە ئەمجا چل کۆتری نامەبەری وەرگرت زەینەب جلوبەرگی هەرچل سربازەی هەڵواسی لەگەڵ بەرگی ئەحمد دەنەفدا خەلیفەش ڕایس پاردەبوون کە فەرمانەکانی جێبەجێ بکەن دەلیلش پشتی دەواازەی خانەکەی کردبوو بە شوێنی خۆی و چاودێری خانەکەی کرد لە شەویشدا سەگەکان بەر ئەدەن بە چواردەوری خانەکەدا ئەگەڕێن و پاسەوانیەکەن ئیدی ڕۆژانە چەند جارێک ئەچوە لای خەلیفە نەبادا خەلیفە نامەیەک بنێرێ بەلاکدا لە دیوەخانی خەلیفە دوور ناکەوتەوە چل کۆیلێش بە چەکەوە پارێزگاری خانەکانە کرد تاکو و دنیا تاریکە بوو ئەمجا ئەوان ئەهاتنەوە ناو کۆشک و چل سەگەکان ئەکردە دەرەوە و تا ڕۆژ ئەبەوە پاسەوان ئەبوون. عەلی زئبەقی میسری لە وڵاتی میسردا زۆر چالاک و لێهاتوو بوو لە سەردەمی شا سەلاحی میسریدا بەناوبانگ بوو ئەم عەلی زئبەقە پێشەنگ و سەرکردەی دیوەخانی وڵاتی میسر بوو چل شۆڕەسواری کارامەی بەدوا بوو هەوادارانی سەلاحی میسری هەر خەریکی پیلانجران بوون بۆ عەلی زئبەق هەموو جارێک پێیان وابوو ئەم جاران عەلی تێوەگلێ بەڵام عەلی زئبق قوتارە بوو ناگیرا هەر بۆیە ناویان نابوو زئبق چونکە نەئەگیرا یان با بڵین بە کونی دەرزیەوە چوو ڕۆژێک لە ڕۆژان علی زئبق کز و بێدەنگ لە ناو هاوڕێکانیدا دانیشت بوو لە هۆڵەکەدا دڵی گیرا بوو سەرتی پێک لی پرسی چیەوە دڵە دووشراوە ئیتر فێر ببە هەر بێ تااقەت بوویت فڕێک بەناو بازاری شاردا لێبدا دڵە دەکرێتەوە عەلیش هەستا و خۆی گەیاندە بازاڕەکانی میسر پێی داگەڕا سەرنجی دا زیاتر دڵی وشراو تەنگ بوو خۆی کرد بە مەیخانەیەکدا کە چووە ژوور ڕوانی حەوت لۆج واتە ژووری بچووکی جیاجیای تایە بەمەی جێڕەکەی وت لۆجێکی تایبەتم ئەوێ تاگەشتە سەر ڕێگەی سوور علی پێوا بوو خەڵکە ڕەوتەنیەکە زۆر ڕێزی لێگرن وا ڕێگەی بۆ چۆڵەکەن بۆی تێکردەوە خواردیەوە ئەمجا دینارێکی پێدا شەربەت فرۆش سەرنجێکی وردی دا وتی ئای کاکە مناڵانی نەتەوەیەک ئەبنە گەورە پیاوانی نەتەوەیەکی دی علی زیئبق تووڕە بوو لێی ڕاپەڕی وێخەی گرت و شمشێری لێ ڕاکێشا ئەدوت ئەم شعرە بەسەر ئەودا هەڵدراوە خەنجەروەشێن بە بەڵام ڕەوا بێ بە تەنیا و تەنیا ترست لەخوا بێ لە کەسی زەمکەر خۆت بە دوور بگرە تاکو ژنان مناڵیان ببێ بەخشندەترین کەس نیت ئەویش پرسی چی ترت بینیوە لە من ئازاتر و بەخشندەتر ئەوژوتی ڕووداوێکی هەندە سەیرم بەسەر هاتووە وەرە بابەت بجێڕمەوە باوکم کە سەردەستەی شربەت فرۆشانی هەموو میسر بوو کە مرد پێنج وشتر و هێسترێک و دوکانێکی بۆ بەجێهێشتم لەگەڵ خانوویەکدا بەڵام خۆ دەزانی هەرگیز هەژار دەوڵەمەند نابێ گەر دەوڵەمەندیش بوو ئەوە بزانێ ئەمرێ کەمرد لە دڵی خۆم داوتم وا چاکە ڕوو بکەمە حیجاز تا گەشت ناوێ هەموو شتەکانم لە دەستدا هەژار کەوتم کاکە گیان وام لێهات 500 دیناریش قەرزار بووم بەخۆمت هاوار بە ماڵم ئەگەر بگەڕێمەوە میسریش خەڵکی لەسەر ئەو پارانەی کە لە لامە و قەرزم لێکردوون لە زیندانم تون دەکەن لەبەر ئەوە خۆم کرد بەناو کۆمەڵی حاجانی وڵاتی شام و لەگەڵ کاروانی ئەواندا ڕەوم کرد کە خۆم گەیاندە حەڵب لەوەیشەوە شاری بەغداد خۆت بگرە و هاتم لە بەغداد پرسیاری سەردەستەی شربەت فرۆشانم کرد پیشانیاندام چوومە خزمەتی و سلااوم کرد دوای وەڵامدانەوە و دانیشتنم هەواڵی پرسییم ئیدی منیش چیم بەسەر هاات بوو لە نوکەوە بۆم جێڕایەوە خوا هەڵناگرێ ئەویش درێغی نەکرد و لە بازارەکەدا دوکانێکی بۆ چۆڵکردن و گۆزەیەک و چەند کۆچەڵەیەکی شربەتی پێدام و منیش دوکانەکەم کردەوە دەست لە دەست و توانا لەخوا کەوتمەگەڕ هەر لە دانیشتنی دووکان بێزار ببوومایە بازار و دەوروبەرە گەڕام و بانگی شربەتەی خۆمە کرد و ئەم فرۆشت ڕۆژێکان کوچەڵەیەک شربەتمدا دەست یەکێک بەدەم هەڵقڕاندنیەوتی ئەزانی کام شربەتەی تۆ بەسەر خواردنی یەکێکی ڕەزیل و دەزن و قاودا دراوە ئەم جا بەلا قرتێکەوتی بۆچی تۆ زۆر تێر کردوم ئاوا شربەتم پێ خۆیتەوە منیش وتم بڕۆ بەڕێی خۆتەوە ڕسوە چوومە بەردەمێکێکی دی تا بەڵکو لێم بکرێویژوتی خوا بداتێ بەخوا کاکە گیان بەو شێوەیە ئەو ڕۆژە تاکویوارە یەک پوڵم پەیدا نەکرد و کەس شربەتی لێ نەکڕین لە دڵی خۆم داوتم خۆزگە هەر نەهاتمایە ئەم بەغدایە ڕۆژێکیان خەڵکی بازارەکە کەوتنە ڕاکردن منیش بەڕاکردن شوێنیان کەوتم کە چوومە نزیکەوە ڕیزبەندی کۆمەڵە سەربازێکم بینی دوو بە دوو بە شەقامەکەدا بە ڕیزە ڕۆشتن هەریەکەیان زرێ پۆش لەبەردا کڵاو و خودە لەسەردا قەلغانی پۆڵین بە دەستی چەپەوە شمشێر بەقەدەوە هەرمە پرسە منیش بەسەر سوڕمانە و پرسییم ئەم سەربازانە هیچیان وتیان ئەمانە دەستە و دایرەی ئەحمد دەنەفن دیسان پرسیمەوە ئەی ئەحمد دەنەف کێیە یەکێ گوتی سەرکردەی پۆلیسانی پاسەوانانی کۆشکی پاشایە سەرکردەی پۆلیسی پیادەی شاری بەغدایشە مردت نەمرێ مانگانەکەی هزار دینارە ئەوە ئێستا بەرە و پۆلیسخانە ئەبنەوە حەسەن شومانیش سەرکردێکی دی پۆلیسە ماڵ ئاوا ئەویش مانگانەکەی هەزار دینارە ئەویش کۆمەڵێک پۆلیسی لە دواوەیە بۆچی ئەحمد دەنەف خۆی نەی بینیم بەخوا ئیشارەتی دام منیش نەمێرانە چم پێی وتم ئادەی کوچەڵێک شربەتی مێۆژم بدەرێ کوچەڵێکم بۆ بڵند کردەوە کە خواردیەوە دووەمی داوا کرد ئەمجا سێم کوچەڵم بۆ پر کرد ئەمجالەی پرسییم ئەرێ شەر بەدفرۆش تۆ خەڵکی کوێی منی ژوتم بەگم من میسریم ئەم جاوتی هەر بژیت ئەی خەڵکانی میسر و وڵاتی میسر ئەم جا پرسی باشە بۆچی گەشتوتە شاری بەغدا منیش بە کورتی بۆم جڕایەوە کە لە تاو قەرزاری هەڵاتوم و پشتم کردۆتە ماڵ و مناڵم ئەم جاوتی بەخێر بیت بۆ شارەکەمان ئەوەش پێنج دینار بیگرە ئەم جاڕووی کردە ئەوانەی دەوروبەری خۆیوتی خێرتانەگە دەستگیرۆی ئەم هەژارە بکەن ئیدی سەر و دیناریان پێدام ئەم جا پێوتم تا لەم شارەدابی ئاوا شربەتت پێداین ئێمەش بەم شێوەیە پارە ئەدەین بە تۆ منیش چەند جارێک ئەچوومە بەردەم ئەحمد دەنەف و ئەویش بە هەمان شێوە پارەی بۆ کۆکردمەوە دوای چەند ڕۆژێک پارەکان مژمارد ڕوانیم هزار دینارە لەبەر خۆمەوتم چاگوایە بگەڕێمەوە نیشتیمانی خۆم ڕۆژێک خۆم گورج کردەوە ڕوم کردەوە ئەحمد دەنەف کە سیرەکەم لە هۆڵێکی پۆلیسخانە لەگەڵ پۆلیسەکان دانیشتووە چوومە ژوورەوە و دەستی ماچ کرد ئەویش لێی پرسیم هاچیت ئەوێ وتم بەگم ئەمەوێ سەفەر بکەم ئەم شعرم بۆ وت مانەوەی نامۆ لە هەر وڵاتێ لە خزمان کەسێ دەستی نایگاتێ ژینی کۆشکێکە بناغەی نابێ ئەڕۆم گەر گەورم ڕێگام بداتێ وتم گەورەم کاروان ئامادەی سەفرە بەرە وڵاتی میسر منیش ئەمەوێ بگەڕێمەوە نیشتیمانی خۆم و ناو ماڵ و مناڵەکانم ئەویش خوا هەڵناگرێ هێسترێک و سەد دیناری خڵات کردم ئەم جاوتی ئەمەوێت سپاردەیەکت پێ بسپێرم مامەجان منی ژوتم بە چاوان سرم لە ڕێتە وتی ئەم نامێ بە کە گەشتی وڵاتی میسر بیدا بەدەست علی زێبق و پێی بڵێ سەرکردەکەت سلااوت لێکان ئێستا لای خەلیفەت دامەزراوە ئەمجا لەگەڵ کاروان بەڕێکەوتم و نامەکەم لەگەڵ خۆم برد لە پێشەوە گەڕان بەسەر ئەو کەسانەدا کە قەرزیان لام بوو قەرزەکانم دانەوە دەستم کردەوە بە شەربەت فرۆشی و ئەم بازار و ئەو بازارم ئەکرد جار و بارش پرسیاری علی زیبقی میسری مەکرد چونکە نەمەزانی شوێنی ئەو پیاوە کوێە تاکو نامەکەی بۆ بم ڕۆژێکیان دەردە دڵم بۆ کابراایەکی شربەت خۆرە کرد کە عەلی زیئبەقم بۆ نادۆزرێتەوە کەچی کابرا وتی بێخەم بە مامە گیان عەلی زیئبەقت دۆزیوەتەوە چونکە من عەلی زیئبەقم کوڕێنەوەبەرەی ئەحمد دەنەفم بێنە نامەکەم بدەرێ منیش نامەکەم دا دەستی هەر لەوێدا نامەکەی کردەوە خوێندیەوە ئەم دوو دێڕە شعرەی تابوو نامەم بۆ نووسیت تەنک و خڕێ دام بەدەم باوە کە هەڵی گرێ حەزەکەم خۆشم لە تەکیا بفرم حیف من نییە بە باڵێک بفرێ سلااو لە ئەحمد دەنەفی سەرکردەی پۆلیسی پاسەوانانی کۆشکی پاشاوە بۆ کوڕە نۆبەرەی عەلیزی بەقی میسری پێت ڕاگەێنم کە من پیلانێکی زۆرم جێرا بۆ سەلاحی میسری کوڕەکانی بەخسانە کردم لەوانە عەلی شانەوشتر، ئێستا سەرکردەی هێزی پۆلیسی شاری بەغدا، فەرماندەی هێزی پیادەی پۆلیسی شارەکەیشم. گەر لەسەر پەیمانە کۆنەکە ماویت کارێک بکە و خۆت لە خەلیفە نزیک بکەیتەوە بەڵکو و موچەیەکی باشت بۆ بڕێتەوە مانگانەوەری بگرە خانیۆکیشت ئەداتێ ئیدی بمێنە بەخێر کە لە خوێندنەوەی بووەوە ماچی کرد و خستێ سەرسەری دەستی برد دەدی ناری مژدانەدا بە شەربەت فرۆش ئەم جا گەڕایەوە ماڵەوە شەو مناڵەکانی کۆکردەوە و هەواڵەکەی پێوتن وتی ئامۆژگاریتانەکەم هەمیشە پشت یەک بگرن خۆی گۆڕی و کڵاوێکی کردە سەر قوتوێکی هێنا مزراقێکیا بوو دارێکیش کە 24 باڵ درێژ بوو بەڵام پێکداچوونەوە کە لە پۆلیسخانە باسی سەفەرەکەی کرد پێشەنگی پۆلیسخانەوتی لە کاتێکدا ڕوویت کە گەنجینەی پۆلیسخانە چۆڵا علی وتی هەر بگەمە وڵاتی شام گەنجینەکە پڕەکەمەوە ئەم جا ڕۆیشت بەڕێ خۆیەوە. Thank you. عەلی زئبق گەیشتە کاروانێک شابەندەری بازرگانی تیابوو کە سەرۆکی چل بازرگانی تر بوو کە هەرچل بازرگانەکان باری خوان بار کرد و شابەندەری بازرگانیان بەجێهێشت کاروانچەکەی شابەندەر هاواری کرد پیاوی چاک بن دەستبارم بکەن با بارەکان بخینەوە سەر پشتی هێسرەکان دەوروبەرەکەی جنێویان پێدا و پشتیان تێکرد عەلی زیئبەقی میسریش لە دڵی خۆیدا وتی وا چاکە یارمەتی ئەم کاروانە بدەم و خۆم لەگەڵیاندا ڕێک بخەم چووە پێش سلاوی لێکردن کاروانچی بە خێراتنی کردوتی چیت ئەوێ ئەژوتی مامە گیان گوێم لێ بوو داوا یارمەتیت لەو کۆمەڵە کەسە کرد بەڵام گاڵتەیان پێکردی تۆیش چل باری هێسترت پێە باشە بۆچی چەند کەسێکت نەهێنا بۆت بارکەن ئەوژوتی کوڕەکەم دوو لاوم بەکرێگرت هەریەکان دو دیناری منی خستە تەنکەی باخەڵیەوە لەگەڵم دابوون تا گەشت نەخانەقا لەوێ خۆیان دزیە و ڕان کرد علی زیئڵا لی پرسی بەرەو کوێ ئەڕۆن وتیە چین بۆ حەڵب علی وتی بێخم بە من یارمەتی دەدەم کاروانەکەی لەگەڵ بارکرد و شا بەندەری بازرگان سواری هێستری خۆی بوو ئەوانیش کەوتنە ڕێ کە شەویان بەسەردا هات لایەندا نانی ئێوارەیان خوارد علی لەسەر شان لێ ڕاکشا و وای پیشاندا کە نووسوە لەو لایەوە کاروانچی لێ نووست علی هەستا و چوو لە بەردەم دەواری بازرگانەکە دانوست تا بەرەبەیان لێ نووست ئەمجا هەستا و چووە شوێنەکەی ئێوارە لێ نووست کاروانچی بەیانی کە لە خەو ڕابوو لە دڵی خۆی داوتی ئەگەر لێ پرسیم ئەم شەو لە کوێ بووی ئەوە جێم دێڵێت وەڕوە چەند ڕۆژێک بەو جۆرە ئەی خەڵەتان تا گەشتنا لای ئەشکەوتێک لە بناری شاخ و گردێکدا بوو ئەو ئەشکەوتە شێرێکی تیا بوو بواری نادا بە کاروانچی و هەر جارەی برسی بواە ئەبوو تێر بکرایە کاروانچیان ڕاهات بوون تیل و پشکیانە کرد و بەو قورعەیە ئەبوو یەکێک بدەن بەو شێرە بخوا دواتر لەسەر ڕێگەکان لاچوو ئەوانیش بێخەمە بوون کە گەیشتە پێشەوە شێر پەیدا بوو کاروانچیان ڕاهاتبوون بۆیە هەر لەوێدا ناوی هەمووانیان نووسی و قورعیان بۆ کرد سریان کرد ناوی شابندەری بازرگان دەرچوو شێرە ڕاهاتبوو کێکێک بدا بەشانی دا و بڕوابیخوا شابندەر ئەژنۆکانی ئەلەرزین چاریش نەبوو ڕووی کردە کاروانچێکەوتی خوا لە ناوی دەمت بدا بۆ قڕعەیە کردت مادام وای لێهات وەسیەتم ئەوەیە ئەم کاروانە بدەیتە دەست مناڵەکانم علی زیێبقی میسری وتی تێم بگەێنن ئەم بەزمە چییە تیانگەن کارجارێک ئەم شێرە برسی بێ ڕێگا بە کاروانەگرێت گەرتێری نەکەن و ئادەمی زادێکی نەدەنێ بیخوا پەلاماری کاروانەکەدا بە ئارەزوی خۆی ملی چوار پێنج کەس ئەشکێنێ بۆیە کاروانچیانی ئەم ڕێگایە خۆیان ئادەمی زاتەکی بۆ قۆڵبەستەکەن و بۆ یەکەن بەنێچیر و ئەی خەنە بەردەمی ئیدی ئەی با ئەیخوا علی وتی ئەمە نەشێرە و نە هیچ ئەمە پشیلە چێویە مەرج بێ بەدەستی خۆم بیکوژم کاروانچی چوە لای بازرگانی نێچور و قسەکەی علی زێبقی میسری بۆ جیڕایەوە بازرگان زۆری پێخۆش بۆم جاوتی ئەگەر توانی بیکوژێ من هزار دیناری خڵاتەکەم کۆمەڵە بازرگانەکان جووتیان هەریەکە لێمەش خەڵاتی خۆی ئەدا بەم پاڵەوانە علی زیبقی میسری بەرگی داکەن لە ژێریدا بەرگی زرەی پۆڵایانی پۆشی شمشێر بە قەدیەوە کەمەندی پۆڵایانی هەڵسوڕاند و لە شێرە چۆ پێش ئاژەی هەڵسوڕانی کەمەندەکەی زیڕەی بە شێرەکە کرد چونکە چەکی لەو جۆرەی نەدی بوو شمشێرەکەیشی بە دەستی چەپیەوە بوو شێرەکە هەڵمەتی بۆ عەلی زئبقی میسری برد عەلی شمشێرەکەی داهێنایەوە بۆ نێوچەوانی شێرە شمشێر هێندە تیژ بوو شێرەکەی کرد بە دوو کەتەوە و کەوتە زەوی کاروانچی و شابندەری بازرگان و چل بازرگانەکە سەیری ئەم شڕیانە کرد شابندەری بازرگان بەڕاکردن چوو باوەشی پێدا کرد و ناوچەوانی ماچ کرد ئەمجا هەزار دینارەکەی لە تورەکەی دابوو پێی بەخشی ئەمجا بازرگانەکانی تر هەریەکە بیست دیناریان خەڵات کرد علی زێبەقیش کام نازناوی زێبەقەی لەوە بەسەردا دابڕابوو کارچۆنێک پیلانیان بۆ داڕژ بیکوژن خۆی ڕزگارە کرد و هێندە فێڵاوی بوو بە کونی دەرزیشەوە چوو پارەکانی لای شابندەری بازرگاندانا ئەو شەمانەوە و بەیانی بەرەو بەغدا بوونەوە دوای ماوەیەک گەشتە بێشەڵانی شێران و دۆڵی سەگەل لەو دۆڵەشدا کابراایەکی دەشتەکی لە تیرەکەی خۆی هەڵات بوو هەموو کار و پیشەی ئەو دەشتەکیە جەردەی و ڕێگری بوو جەردەکە هاتە سەرڕێگەیان خەڵکەکە لە ترساندا هەریەکە و بەلاکدا هەڵاتن شابندەری بازرگان دای بەسەری خۆی داوتی ئای هاوار چۆن سەر و ماڵم ڕۆیشت هێندەیان زانی علی زێبەقی میسری بە بەرگێکی زرێ چەرمینەوە ڕووبەڕووی جەردەکان بووە کە هەمووی ڕیز ڕیزەی ئەڵلقەی پۆڵا بوو هەرکە ئەجوڵایەوە زڕێکی سەرسڕهێنیان لێبووە تومەس زووتر دزەی کردووە ناو خێڵەکەەوە و ئەسپێکی زۆر خێرای دزی بوو بۆیە بە سواری هاتە پێشەوە کە ئەسپی دەشتەکی ئەو هەموو زڕ و هوڕێبیست سەری لێ تێکچوو لە یەکەم پەلاماری عەلیزی بەقی مسریدا بۆ سەر دەشتەکی ڕمە سێپەلەی دەستی دەشتەکی شکان ئەمجا وەک هەڵۆ داهاتەوە شمشێرێکی لە ملیدا سەری وەک تۆب لە زەویدا کەوتە هەڵبەزودا بەس چەکدارەکان کە بینیان سەرکردەکەیان کوژرا پێکەوە هێرشیان بۆ علی هێنا علی شاواری کرد ئەله وەکبەر پەلاماریدان ئەوەی کوژرا کوژرا ئەوانەی بەرهەڵمەتی علی زئبقی نەکەوتن وەکو ئاسی خەڵاتن علی کە لەسەری دەشتەکی کرد بەڕمەکەی و ئەی گەڕا خەڵکەکەش دەستخۆشیان لێکرد و خەڵاتی پارەیانە کرد ئەویش هەموو پارەکانی دا دەست کاروانچی وتی ئەم خەڵکە شایەتی بینمان بێ ئەم پارەیەم بۆ بۆ میسر و لەوێ بیدە بە سەرکردەی هێزی پۆلیس و بڵێ هی علی زئبەقی میسریە ئەمجا شەومایە و کە ڕۆژ بۆ خۆی کرد بە شاردا پرسیاری هۆبەی ئەحمد دەنەفی کرد کەس پیشانی نەدا هەر ڕۆیشت تاکو گەشتە سەر سەر لوێنکێک و کۆمەڵێک مناڵ لەو خۆڵە عملێدا بۆ شتومەکە گەڕان مناڵێکیان کە ناوی ئەحە زۆڵ بوو سەرنجیدا لە نێوانیاندا کوڕێک قیرتەبەقێک شەکر لەمەی پێەیە بانگی کردووەم جا مناڵەکانی بان کرد وەرن شەکر لەمە بخۆن هەمویان ڕایان کردە سەر قیرتەبەقەکە ئەو ئەحە زۆڵە مناڵەکانی دەرکرد و بەعلیوت ڕاست و ڕەوان پێم بڵێ چیت لێمان ئەوێ علی ژووتی کاتی خۆی کوڕێکی وەکو ئێوەم هەبوو خوا بردیەوە بۆ خۆی و مرد لەم شەوانەدا ئەم کوڕە هاتە خەوم و پێیوتم شیرینی بکە بەخێر بووم ئێستا مەوێت هەریەکەتان شەکر لەمەیەک بخۆن دانێکی دا بە حەزۆڵ ئاحەش کە وەریگر سەرنجی دا دینارێک خراوەتە سەر شەکر لەمەکەی بۆیە بە علیوت یەخەمبەردا من شوێنی فسق و فجور نازانم علی زیێبقی میسریوتی کوڕی خۆم کەسانی گورج و گۆڵ کرێوەرەگرن مناڵانی وریا کرێوەرەگرن ئەوە بزانە ئەم شارە هەمووی گەڕان پرسیارم کرد کەس شوێنی ئەحمد دەنەفی پیشان نەدام منیش ئەم دینارەمدا بە تۆ کرێ پیشاندانی ماڵیان شوێنی ئەحمد دەنەف ئادەی جێگری فەرماندە بڕۆ ئەو دەروازێ بکەرەوە بە لە دەروازەدانەکەیدا دیارە علی زێبقی میسری ئەویش چوو دەروازەکەی کردەوە علی زێبق خۆی کرد بە ژووردا و باوکی لە ئامێز گرت ئەمجا هەرچل پۆلیسی سوارەکان بەخێریان هێنا ئەحمد دەنف هەر لەوێدا دەستێ جلی پێدا و ئەویش لەبەری کرد ئەم جاخستیانە نێوان خۆیانەوە سفرە ڕاخرا و خواردنیان بۆ هات دواترمەی و پیاڵە و مەز بوون تا بەرەبیان شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. خۆشەویستان لاڵقەی داهاتوودا درێژەی ڕوودا و بەسەراتەکانتان پێشکەشەکەین تاوکاتە ڕێز و سلاوی سورە ناتەق جێبەجێکار پێشڕامە پێشکەشکار پەسەند بفەرموون هاوڕێمان بن.